بەشی نۆزدەهەم لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕە 1912 بالۆرە بێژی خۆشەویستی و پێکەنین باگوان لەم دنیادا کاڕوق و دوژمنی و پەژارە و ناڕەحەتی باڵی بەسەردا کێشاوە وا دێتە پێشتە و کە تۆ تەنیا بالۆرە بێژی خۆشەویستی و پێکەنینی ئایەوە جێ پێکەنین نیە بڵێ جێی پێکەنینە بەڵام خۆرە بێت یەکێک ئەم کارە دەست پێ بکات ئەوەی کێمە لەو جیانەدا دەمانەوێت جددی بوونێکی کەمتر و هەستیاربوونێکی زیاترە ڕاستگوی و برایەتیمانەوێت بەڵام جددی بوون بەهی جۆرێک ئێمە دەمانەوێت کە دنیا بزانێت کە گاڵتە و گەپ یەکێکە لە بنچینەی ترین خوڕەوشتە کە مرۆڤی باوەڕدۆز دەبێ سودمەند بێت لێی ئەو کەسی کە نەتوانێت پێبکەنێت زۆر شت لەکیسی خۆی دەدات لە ژیاندا ئەو لە دەرکردن و هەست پێکردنی زۆرێک لە نهێنیەکانی ژیان بێبەشە بێت پێکەنین، پارێزراوێتی و پاک و بێگەردییەکی منداڵاسات پێ ئەبەخشێت. پێکەنین، تۆ پەیوەند دەکات بە گیانی بوونەوەرەوە، پەیوەندیت دەدات بە شەپۆلی زەریاکان و بێدەنگییە ستێرەکانەوە. پێکەنین، تاکە ڕێگەی پەیوەندی تۆیە لەگەڵ ئەو بەشە لە جیهان کە خاوەن ئەقڵ و هۆشە. چونکە تەنها مرۆڤە زیرەک و هۆشیارەکان دەتوانن پێبکەنن. هەر لەبەرەوەیە کە گیانەوەرەکانی دیکە ناتوانن پێبکەنن ئەوە ناقلی پێویستیان بۆ مەبەستە نییە بەرنامە و پەیامی منەوەیە کە پێکەنین لە نێوان خەڵکی دنیادا پەرە پێ بدەم لە نێوان و کەسانەدا کە پێکەنینیان لە بیرچوەتەوە کاتێک کە پێکەنینت لەبیر بچێتەوە گۆرانی و سرانەکانیش لەبیرەکەیت سۆزداری خۆشویستی دەدەیتە دەست فەرامۆشی و گوێڵخستن لەبیر دەبیتەوە کەواتە شتەی کە تۆ لەبیر یەکەیت تەنها پێکەنین نییە پێکەنین ڕۆژگەلێکی لە خۆگرتوو هەر بەو جۆرەی کە جدیبوون کۆمەڵە خۆڕەوشتێکی لاستۆ گرتووە و بە شوێن خۆیدا ڕایانئەکێشێت. ئایا کرێ بە ڕوومەتێکی غەمبارەوە خۆشەویستی بۆ کەسێک دەرببڕیت؟ بەلای کەمیەوە دەبێت بزێک بخەیتە سەرلێ و بە ڕوومەتێکی جدییەوە تەنانەت ناتوانی بچووکترین ئاست بخەیتە سەر زمانت. مرۆڤەکان هێندە شتەکان بە توند و جدی ئەگرن کە دەیانکەنە کۆسپ و تەگەرێک لەسەر ڕێگەکەیان. فێرببن کە زیاتر پێبکەنن بۆ من پێبکەنن هەروەکو پارانەوە و دوعاکردن پیرۆزە خوێنەری ئازیز لێرە داهاتینە کۆتایی بەشی نۆزدەهەم لە کتێبی عشق سەمای ژیانە.